بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، دوژمنانی من و دوژمنانی خۆتان مەکەنە دۆستی گیانی بە گیانی، لە کاتێکدا خۆشەویستی و سۆزی خۆتانیان بۆ دەردەبڕن، بەڕاستی ئەوان بێ باوەڕیش بوون بەوەی لەلایەن خوداوە بۆتان هاتووە، ئەوانە پێغەمبەر و ئێوەش دەردەکەن لە مەککە، لەبەرئەوەی کە باوەڕ دەهێنن بە خودای پەروەردگارتان. ئەمەم بە گوێ بکەن ئەگەر ئێوە دەرچوون بۆ تێکۆشان لە پێناوی من و بەدەستهێنانی ڕەزامەندی مندا بە نهێنی خۆشەویستی خۆتانیان پێدەگەیەنن لە کاتێکدا مناگادارم بەوەی شاردوتانەتەوە و بەوەشی کە ئاشکراتان کردووە جا هەرکەس لە ئێوە کاری وا بکات ئەوە بەڕاستی ڕێبازی ڕاستی ون کردووە. هەر کاتێک خودانەناسان دەسەڵاتیان هەبێت و ئێوەیان دەست بکەوێت ئەوە دەبنە دوژمنتان و دەست و زمانیان بە خراپە درێژ دەکەن بۆتان بە هەرچی بۆیان بکرێت ئەوانە پێیان خۆش بووە و ئاواتیان خواستووە کە ئێوە لە ئاینەکەتان هەڵگەڕێنەوە خزمان و ڕۆڵەکانتان هەرگیز فریاتان ناکەون چونکە لە ڕۆژی قیامەتدا لە یەکتان جیا دەکاتەوە بەڕاستی خودا بینایە بەو کار و کردەوەی کە دەیکەن. ئەی ئیمانداران، بەڕاستی لە ئیبڕاهیم و ئەوانەی کە لەگەڵیدا بوون نموونەیەکی چاکتان خراوەتە بەرچاو، کاتێک کە بە قەومەکەی خۆیانیان وت، دوای ساڵەها بانگەواز، ئێمە بەرین لە ئێوە و لەو شتانەشی کە لە جیاتی خودا دەیپەرستن. ئێمە باوەڕمان بەو دین و ئاینەی ئێوە نییە ئیتر دژمنایەتی و ڕقابەرایەتی لە نێوانماندا بەرپا بووە تا ئەو کاتەی کە باوەڕ بە خودای تاک و تەنها دەهێنن جگەل لەو بەڵێنەی ئیبراهیم دای بە باوکی و وتی بێگومان داوای لێخۆش بوونت بۆ دەکەم دەسەڵاتی خوداشم نییە ئەگەر کارە ساتێکت بەسەر بهێنێت ئینجا وتی، پەروەردگارە! هەر پشتمان بە تۆ بەستووە و هەر بۆ لای تۆش گەڕاوینەتەوە، سەرەنجامیش هەر بۆ لای تۆیە. پەروەردگارە! مەمانکە بە مایەی گومڕایی بۆ ئەوانەی بێباوەڕ بوون، لێشمان خۆش ببە، پەروەردگارمان، بەڕاستی هەر تۆ خودایەکی باڵادەست و دانایت. سوێن بە خودا بەڕاستی لەسەر گوزەشتە و ژیانی ئیبراهیم و ئەواندا نمونە و پێشەنجێکی چاک هەیە بۆ ئەوەی چاویان لێ بکەن بۆ ئەو کەسەی کە ئاوات و ئومێدی ڕەزامەندی خدایە و لە ڕۆژی دوایی دەترسێت و حسابی بۆ دەکات جا ئەوەشی کە پشت هەڵدەکات و شوێن ڕێبازی ئەوان ناکەوێت ئەوە با بزانێت خۆی زەرەر دەکات چونکە خوددا هەر خۆی بێنیازە و شایستەی هەموو جۆرە سوپاسێکە نزیکە خوددا خۆشەویستی و سۆز بەرپا بکات لە نێوان ئێوە و ئەوانەدا کە دوژمنایەتیتان لەگەڵ کردن لەوان و هەندێکیان باوەڕ بهێنن هەمیشە خودا بەدەسەڵاتە هەر ئەو خودایەش لێ خۆش بوو میهرەبانە چاوپۆشی لە ڕابردوو دەکات دڵنیاش بن کە خوددا قەدەغەی ئەوەتان لێ ناکات کە چاک ڕفتاری و دادپەروەری بکەن لەگەڵ ئەو کەسانەدا جەنجیان دژ نەکردوون و دژایەتی ئاینیان نەکردوون و لە شوێنەوارتان دەریان نەکردوون چونکە بەڕاستی خودا دادپەروەرانی خۆش دەوێت. بەڕاستی خودا تەنها قەدەغەی ئەوەتان لێدەکات کە پشتیوانی بکەن لەوانەی کە جەنگیان بەرپا کرد دژی ئاین و دەریان کردن لە شوێنەواری خۆتان و پشتیوانی ئەوانیان کرد ڕۆڵیان هەبوو لە دەرکردنتاندا ئەوەشی پشتیوانیان لێ بکات و خۆشی بوێن جا ئا ئەوانە هەر ستەمکارن. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە! کاتێک ئافرەتە ئیماندارەکان کۆچ دەکەن و دێن بۆلاتان تاقییان بکەنەوە و بە وردی پرسیاریان لێ بکەن سەبارەت بە کۆچ و هۆی هاتنەکەیان خدا ئاگادارە بە ئیمانەکەیان جاگەر زانیتان باوەڕدارن ئەوە مەیان جێڕنەوە بۆ لای مێردە بێباوەڕەکانیان نە ئەم ئافرەتانە حەڵاڵی ئەو بێباوەڕانن نە ئەو بێباوەڕانەش حەڵاڵن بۆ ئەم ئافرەتە ئیماندارانە ئەو مارەیەی مێردە کافرەکانیان خەرجیان کردووە بۆیان بگێڕنەوە، ئیتر هیچ ڕەخنەیەکیش لەسەرتان نییە ئەو ئافرەتانە مارە بکەن کاتێک مارەییان بدەنێ، ئافرەتانی کافر مەهێڵنەوە لای خۆتان، واتە مارەیان مەکەن، ئێوەش ئەی ئیمانداران ئەگەر مسرەفێکتان کردووە لە ئافرەتێکی کافردا داوای بکەنەوە، ئەوانیش ئەگەر مەسرەفێکیان کردووە لە ئافرەتێکی ئیمانداردا با داوای بکەنەوە ئا ئەوە حکم و فەرمانی خودایە کە خۆی فەرمانڕەوایی دەکات لە نێوانتاندا خودای گەورەش هەمیشە زانا و دانایە خۆ ئەگەر یەکێک یا هەندێک لە هاوسەرانتان گەڕانەوە بۆ ناو کافران لەوە دوا جەنگ لە نێوان ئێوە و کافراندا بەرپابوو سەرکەوتن بەسەریاندا ئێوە لە دەستکەوتی ئەو جەنگە زەرەری ئەو ئیماندارانە ببژێرن کە خێزانەکانیان ڕۆیشتوون، لەو خودایە بترسن کە ئێوە هەمیشە بڕوادارن پێی. ئەی پێغەمبەر کاتێک ئافرەتانی ئیماندار هاتن بۆ لات و پەیمانیان پێدایت کە هیچ جۆرە هاوەڵێک بۆ خودا بڕیار نەدەن، دزی نەکەن، زینا نەکەن، ڕۆڵەکانی خۆیان نەکوژن، هیچ جۆرە بوختانێک نەکەن لە نێوان دەست و پێی خۆیاندا، واتە دوورە پەرێز بن لە هەموو جۆرە خیانەتێک و فەرمانبەردارت بن لە هەموو چاکەیەکدا و یاخی نەبن لێت، جا ئەوە تۆ پەیمانیان لەگەڵ ببەستە و لە خودا داوای لێخۆشبوونیان بۆ بکە، چونکە بەڕاستی خودا لێخۆشبوو و میهرەبانە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە! پشت مەبەستن بە کەسانێک خودا خەشمی لێگرتوون و دۆستایەتییان مەکەن، بێگومان ئەوانە نائومێد و بێ هیوا بوون لە پاداشتی قیامەت، هەروەکو کافران نائومێد بوون لە گەڕانەوەی نیشتەجێکانی گۆڕستان.